گەلی فیرعەونمان تاقی کردەوە و پێغەمبەرێکی بەڕێزیان بۆ هات. ئەن ئەدو ئیلەیە عیبادە اللە ئیننی لەکم ڕەسول ئەمین. پێی وتن کە بەندەکانی خوا واتە بەنی ئیسرائیل بە من بسپێرن، هەر بۆیە یەکەم جار دەمرین ئیتر زیندوو ناکرێینەوە. فاتو بآبائنا ان کنتم صادقین. دەی باو و باپیرانمان زیندوو بکەنەوە و بیانهێننەوە بۆ دونیا ئەگەر ئێوە ڕاست دەکەن. ڕۆژێکە هیچ دۆستێ ناتوانێ کەمترین سوود بگەیەنێ بە دۆستی خۆی و یارمەتیش نادرێن. الا من رحم اللە انه هو العزیز الرحیم مەگەر کەسێ خوا ڕەحمی پێ بکات، بەڕاستی تەنها خوا بە دەسەڵاتی میهرەبانە. ان شجرة الزقوم طعام الاثیم. بێگومان درەختی ژەخنەمووت